بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله برانی ئازیز خوشکانی باڵاپۆش و ئیماندار و زێدە ئازیز دانیشتوانی شاری هەڵەبجە دانیشتوانی شاری ئیسلام دۆست دانیشتوانی شاری شۆڕش و گۆڕانکاری دانیشتوانی ستەمدیدە و زۆڵم لێکراو نەوەیەک کە دڵمان پێخۆشە ئینشاء الله دواڕۆژی ئەم ئیسلامەی کورد بە ئێوە ڕۆشن بێت خۆشەویستان و ئازیزانم دیارە هۆکاری زیاد سەردانکردنمان بۆ هەڵەبجە ئەوەیە کە دڵمان پێتان خۆشە ئەژنا من شار و شارۆچکەی وا هەیە لەوانەیە دوو ساڵ بێ نەچوومەتە خزمەتی بەڵام لە خلالی ساڵێکا چەند جارێک هاتوومەتە خزمەت جەنابتان ئەوە علامەتی ئیتیمام و خۆشەویستیمە بۆ بەڕێزتان بە قەدەر ئەو ئیهتیمامەش دڵمان پێتان خۆشە کە نەوەیەکی سەڵاحەدینیتان تا پەروەردە بێت بۆ جارێکی تر ئایزان و خۆشەویستانم بمان بەخشن لە گەرمی شوێنەکە بەڵام گەرمی ئەم شوێنانە گەرمی ڕاوەستانی قیامەت لەسەر ئینسانەکان خاوەکەن و کەمەکەن بە هیوادارم هەموو دڵۆ بە عراقێک بە ئەجر و پاداش بە خۆتان حسێ بکەن و هەمووشی ان شاء اللە ئەچێتە تای تەرازوەکانەوە مادامێک لە خزمەتی فەرموودە و قسەی گەورەترین و بەڕێزترین و سەرکردەی نەوەکانی ئادەما کۆ بووینەتەوە کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خۆشەویستانم ئەچینە خزمەتی فەرمودەکانی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دوایی بەراوردێک کەین بە پزیشکی نوێ بە پزیشکی سەردەم ئەوەی کە ئەمەیە بیڵێم لێرانەیە ئەوەیە کە زۆر کەس هەیە ئەیانەوێت گومان خەنە سەر فەرمودەکانی پێغەمبەری خوا سەڵسەلەم ڕاستە درۆیە باش گەیشتووە دەستکاری کراوە قسەی پێوەنراوە حەقا ناحەقا باتیلە ئیمانمان پێی بیان نەبێت من لێرانەیە جەنابتان ئەکەم بە حەکەم بۆ ئەوەی کە سەرپشک بن لەوەی بڕیار بن ئەم فەرمودانە هی چێن ئەم فەرمودانی کە پێغەمبەری خوا صلی الله علیه فەرموونی بە دەستێکی ئەمین ئاگەیشتۆتە ئێمە خوای گەورە ئەمری پێکردی و چۆن ئیطاعی خوای گەورە ئەکەین ئەوا ئیطاعەتی پێغەمبەری خواشکین صلی الله علیه وسلم بۆیە بە زەروورێک ئەزانین وەکوو پزیشکی سەردەم وەکوو پسپۆرێک لە بوارێکە بچینە خزمەتی فەرموودەکانی پێغەمبەری خوا صلی الله تەنها و تەنها لە بواری چارەسەری نەخۆشیە ئەویش فریای هەمووی ناکەوین تەنها چەمکێکی وەرەگرین مەڕەل کرام بەسەریا تێپەڕین بەڵێ ئایا جائزە ئینسان پزیشک و چارەسەر بەکار بێنێ تەبەر پێغەمبەری خوا صلی الله بۆ خۆی پێغەمبەر بووە ئەتوانێ کە هات بە خەڵکی بڵێ خەڵکینە من پێغەمبەرم خوای گەورە قورآانی ناو ناوە شیفا وشفاء لما في الصدور ويشفي صدور قوم مؤمنين شەش جار شیفا لە قورئانا هاتووە منی شیفائم بۆ ئێوە دوعا بۆ هەر کەسێکتان کەم چاکە بێتەوە نەچن دوای فەلسەفە و دوای فروفێڵی طب و پزیشکی و دەرمان کەون ئەمانە هەمووی درۆ دەلەسەیە هیچی ئەسڵی نییە مادەم منتان لە ناوام کەس دەخۆش ناکەوێ ئەوی نەخۆشیش بوو بابێ بۆ لای من بە دوعایەک، بە تفێک، بە بەدەستبەسەراهێنانێک چاک ئەبێتەوە. لەبەرئەوە کەستان خەم لە طوب نەخوا. حەق بوو پێغەمبەری خوا صلی سەلەم هەزار و چوار سەد سال لەمەو پێش لە بیابانێکا ئەمەی بفەرموایە. بەڵام با بزانین بۆ ئەمڕۆ پێغەمبەری خوا صلی سەلەم چی فەرمووە. ئەبو هورەیرا فەرمێتەوە فەرمێت هەموو دەردێ دەرمانێکی هەیە کوردی خۆشمان هەروا ئەڵێن ئەڵێن هەموو دەردێک دەرمانێکی هەیە ئەگەر دەرمان چارەسەرەکەی هات لەگەڵ دەردا پێکای ئەوە چاکە بێتەوە بە پشتیوانی خی گەرە و دەرد و ئەلەم و بەڵای لێنامێنێ بەڵام گرنگەوەیە چارەسەرەکە بدۆزینەوە لەم کاتەیا پێغەمبەری خوا ئەیە پێمان بڵێ چی ئەیە پێمان بفەرمێت نەچن دەسە وسان دانیشن بڵێن ڤایرۆس چارەسەری نییە سەرەتان چارەسەری نییە نەخۆشیە کوشندەکان چارەسەری نین بە هیچ نەخۆشە نەڵێن کوشندە چونکە چارەسەری هەیە بەڵام ئەقلی ئێمە پەی بە دەرمانەکەی نەبردووە هێشتا ماوانە بیگەینێ بۆیە هێشتا کێنا بە دوایە ئەڕۆین و بەحسەکەین و وردەبینەوە هەتاوەکو چارەسەرەکەی بدۆزینەوە بەڵێ خۆشەویستەکانم کەواتە هەر کاتێک چارەسەر دەردی پێکا نەخۆش پێی چاکە بێتەوە کابرایەک هاو بەلای پێغمبەری خوا صلی الله علیه یا رسول الله انا تداوى ای پێغمبەری خوا تداوی بکەین چارەسەر بکەین ئەگەر پێغمبەری خوا بیوتایە لا هەرچی ئەمڕۆ لە هەڵەبجەیا یەکەمی هەرێم بووە طوبی هێناوە تەمڕیزی هێناوە سەیدەلەی هێناوە کولیەی تری هێناوە کە لە بواری پزیشکی و سکوڵی پزیشکیا خۆی بینێتەوە هەموو مەحەدە طوبیەکان هەمووی لەسەر ئێمە حەرامە بوو چکە پێغەمبەری خوا فەرمێ لا تەداوی نەکەن چارەسەر نەکەن نەکەن تخونی دەرمان بکەون بەڵام فەرمێ نەعەم، بەڵێ، بەقوربانی ئەو دەمە بم کە ئەمەی لێ دەرهات، بەڵێ چارەسەر بکەن، یا عباد اللە تداووا، ئەی عەبدەکانی خوا چارەسەر بکەن، فان اللە لم یضع داء الا وضع له الشفاء، هیچ کاتێ خوای گەورە دەردێکی دانەداوە ئیلا چارەسەری لەگەڵا داناوە، غیر داء واحد، بچن بەحس بکەن، بچن خۆتان ماندوو کەن، بچن بەدوای گژوگیاکانا بگەڕێن، بچن بەحس بخوێنەوە هەوڵ بەن بۆ ئەوەی چارەسەری نەخۆشیەکان بکەن ئللا یەک دەرد بە دوایە مەچن ئللا الهەڕم هەڕم چارەسەری نییە پیری و مردن چارەسەری نییە سبحان الله ملیارات دۆلار سەرف کراوە بۆ ئەوەی کە سنوورێک بۆ پیری دابنرێ هەتا ئیستاکێنەش بێ ئومێدن و بێهودەیە بۆ چونکە پیربوون لەناو ئەسڵی جینی ئینسانە هەیە پرۆگرام کراوین بۆ ئەوەی کە پیر بین مەجالی وەستانی ئەم پرۆسەیە نییە بەردەوام ئەڕۆین و پیرە بین و گەورە ئەبین چۆن ناتوانانی مناڵێ ڕێ لێ بگری بۆ ئەوەی کە گەورە بێ ناتوانێ ڕێی لێ بگری بۆ ئەوەی کە پیر نەبێ هیچ مەجالێ بۆ ئەمە پێغەمبەری خوا سەسەم فەرمێ پارەکانتان خەزن کەن لە مەیاسەرفی مەکەن بەحس لەسەر ئەم مەوزوعە مەکەن بە دوای شتەکانی ترا بچن سبحان الله چەند دقیقە إلا وضع له الشفاء إلا خوای گەورە شفای دەردەکانی داوە علمی ئەمڕۆ ئەیسەلمێنێ چارەسەری هەموو دەردەکان هەیە تەنها مردن و پیری نەبێ کە ئەمە چارەسەری نییە سەیری کەن لەمە وردتر لەمە دەقیقتر پێغەمبەری خوا صلی الله علیه و سلم هۆم سرویسی داناوە بۆ دکتۆرەکان چارەسەری ماڵی داناوە بۆ دکتۆرەکان طبعا لە حەلقەی ئمڕا باسی وقایە ناکەم لە ئیسلام لە فەرمودەکانی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم بەس باسی چارەسەرەکانەکەم پێغەمبەری خوا صلی الله علیه و سلم وەکو عادەتی هەموو شەی ئەچێ بۆ لای نەخۆشێک سەردانی نەخۆشێکەکە ئەفەرمێ تەبعەن ماڵەکە دڵیان خۆشە بێ پێغمبەری خوا هاتووە ئێستا دوعایەکی خۆیی بۆکە ئێستا نەخۆشەکە کەوێتەوە سەر پێی خۆی ئێستا کە نەهڵەسێتەوە دەستێ بەسەریا بێنێ چاکە بێ ئەفەرمێ ئەرسیل و ئیلا طبیب جواب بنێرن بۆ دکتۆرێ الله با دکتۆرێ بخۆی و جانتاکەیەوە بێ با لە هۆش خۆم نەچم ئەفەرمێ ئەگەر دوعاو بۆ نەکەم ئەچیتە باشتەوە ئەفەرمێ دە باشە با خۆم ڕوت نەکەمەوە ئەڵا ئافرەتەکانی ئێمە بە بێ سەر ئەمڕۆ خۆیان ڕوت دەکەنەوە ئافرەتێک لە خۆش خۆی ئەچێڵەی پێغەمەری خوا دوعام بۆ مەکە چابمەوە چکە باشت مەوێ بەڵام دوعام بۆ بکە کە خۆم سەرعەکەم لێها و خۆم ڕوت نەکەمەوە سەیری عەزەمەتی ئەم دینە بکە پێغەمبەری خوا دوعا بۆ هەموو ئەمانە ئەکا چارەسەرێکە بەڵام ئیساکە لە لای نەخۆشە کە فەرمێ ئەرسیل و ئیلا طبیب با دکتۆر فێر بێ بچێ بۆ ماڵەکان بە پارەیەکی زیادە نا بە چەند وەرەقەیەکی زیادە نا نا بچێ سەردانی نەخۆشەکان کا لە ماڵەوە لە کاتێکا نەخۆش ناتوانێ بچێ بۆ خزمەتی ئەو وتیانی پێغەمبەری خوا تۆ وا فەرمی قال نعم ان الله عز وجل لم ينزل داء الا انزل له الدواء پێغەخوای گەورە هیچ دەردێکی دانە بەزانوە ئللا چارەسەری بۆدا بەزانوە لەمە ورترتان پێ بڵێم واتە پێغمبەری خواسا سەلم بە دوای دکتۆرا ئەگەڕێ کە چارەسەری دەردی کۆمەلگاکە و نەخۆشەکانی بکە لەمە سیرترتان پێ بڵێم جارێکیان لە سەدەمی پێغمبەری خواسا سەلم کابرایە بری نار بوو ئەفەرمێت، برینێکە و تەلاشەی خوێنی تێزا، فاحتقن الجرح دما، خوێن زایە برینەکەی. پێغەمبەری خوا صلی الله فەرمی دوو پیاوی دکتۆری بان کرد، دوو پیاوی حەکیمی بان کرد، فەرمووی ئەیکما ئەطب کامتان پسپۆڕیتان لەم بوارەیا هەیە؟ یعنی بەزەحمەت لە لادێیەکە لە شوێنێکە لە شارێکە دکتۆرێ دەسەکە و ئێستا پێغەمبەری خوا سەسەرم ئەیە پێمان بڵێ پسپۆڕەکانی ژیان نەچم پەلاماری هەموو شتێ بەندە طبا بڵێ من حەکیمم من دکتۆرم من طبیبم دکتۆری عاممان هەر نییە طبیبی عام نابێ هەبێ کامتان ئەطەبترن بۆ ئەم ئینسانە کامتان سەب سپێشالیتیتان هەیە کامتان پسپۆڕی وردتان هەیە لەم بوارەیە یعنی بزانە ئیسلام چۆن قوڵ بۆتەوە لە کاتێکە کە خەڵکێک طب و علم و علاجی بە شعوەدە و بە سحر ئەزانی پێغەمبەری خوا لەو کاتەیە فەرمێ پسپۆڕەکان جیاکەنەوە کامتان پسپۆرترن بۆ ئەم نەخۆشە بەڵێ ئەوە فڕێ مەزەحمە لەبێ مێشی تێچوو ئەمەیان ئەخۆم نا ئەفەرمێ ئەگەر مێشێک کەوتە ناو دەفری یەکێکتانەوە با نومیکە چونکە لە باڵێکیانە دەرد هەیە ئەمە هیچ علمێکی تیا نیە پێخەمبەری خوا هیچ هونەرێکی تیا نییە لە باڵێکا دەرکەبێت چونکە مێش بەو هەموو پیسی و تعفن و سەرنوێلک و زبڵدانەوە ئەنیشێ هەر ئەبێ هەموو باڵێکی هەردوو باڵەکەشی هەر دەرد بێ هەر میکرۆب بێ هەر ڤایرۆس بێ هەر فەنگای بێ هەر کەڕوو بێ تەوەقعەکەی ئەمە ئەمە شتێکی سیر نییە تۆ پێمان فەرمی نا وفي الآخرة شفاء لە باڵەکەی ترا چارەسەری تیاهەیە سبحان اللە خەڵکێک هەبوو کە ئەم حەدیسەیە خوێنەوە پێش بیست ساڵ لەمەو پێش بەقەدەر ئێمە لەم هۆڵە گەرمەیە عارەقێ کردەوە ئیحراجە بوو ئەخر ئەمە شتە بخاری ڕیوایەتی کە ئەخر ئەمە تخوا حەدیسە تخوا تۆ سەری خۆتی پێ و پێشێنی سبحان الله زەمن هات و زەمن ڕۆی زۆر بەداخەوە خەڵکێکی ناحاڵی ناو خۆمان بابە حەدیسی بخاری چییە ئەوە تیا حەدیسەکەی ئەڵێ ئەڵێ گەر مێشێ چوە زەر دەبچێت تخوا مناڵ قسەیەکە نعوذ بالله ئەو قسانەی کە بەرامبەر کە ڕاوی حەدیسی پێغمبەری خوا ئەکرێ بەرامبەر پێغمبەری خوا ئەکرێ ئەدەب بپارێزن لەگەڵ ڕاویەکانە لەگەڵ محەدیثەکانە لەگەڵ سەحابەکانە لەگەڵ پێغمبەری خوایە قسم بە پەروەردگار هەر کەسێک ئەو کەسانە بە سووک بگرێ خوای گەورە سووک و ڕسوایەکە لەبەرئەو ئەدەبتان هەبێ لەگەڵ لەگەڵ سەحابەیا ئەدەبتان هەبێ لەگەڵ ئەبو هورەیرەیا ئەدەبتان هەبێ لەگەڵ جابرا کە ئەوانە ناویان برا سەرتان داخەن هەموومان بە قوربانی تاکە پێڵاوێکی پێغەمبەری خوابین صلی الله علیه وسلم پێش جەنابتان من خۆم من هی ئەوەم بڵێم ئەمە بە کەڵک دێ و ئەمە بە کەڵک نایە من هی ئەوەم فلتەری حەدیسی پێغەمبەری خواکەم و دەست بژێری کەم من هی ئەوەم شتێ لە عەقڵی بچووکی منا جێی نەبەوە بڵێم ئەمە حەدیس نییە نەخێر حەدیسە زۆر بەداخەوە ئەڵێم پێغەمبەری خوا ئەوێ پێمان بڵێ کۆڵەدەن ئەگەر ویستان بە دوای دەرمانا بگەڕێن دەرمانەکەی لەسەر باڵی مێشولە بەسەر باڵی مێش چارەسەری نەخۆشەکانتانی پێ بکەن ئەی پێغەمبەری خوا مێش دەرمان لەسەر باڵێتی بڵێ ئەی چۆن تێک ناچێ چونکە بە شێوەی ڤیاڵ خەزن کراوە وەکو تۆز وایە ئەگەر ئاو لەناو شوشەکەی تێکەڵی نەکەی دەرمانەکە مەفعولی نابێ وەکو مادەی ئەمۆکسید و پەنسیلین وایە بینتانە هەتا ئاوەکەی تێ نەکەی مەفعول نایە نابینە نەخۆشەکەی بی بۆیە ئەبێ باڵی مێشولەکە نقوم بکەی بۆ ئەوەی کە ڤیاڵەکە و مادەکە بتوێتەوە بۆی کە تەسیرکە ئەڵا ئەکبەر بەداخەوە تیمێک لە ئوسترالیا لە بەشی بایۆلۆجی ئەم حەدیسەی کەشف کرد دکتۆرێک بە ناوی جوان کلارک ئەم دکتۆرە ژیر و ئاقڵە تیمێ بوو کە من گومان ئەکەم خۆیان ئەمەیان کەشف کرد بێ گومانەکەم لە حەدیسەکەی پێغەمبەری خواوەریان نەگرت بێ صلی الله علیه وسلم سەیری کەن ئەم تیمە هەستان لە ساڵی 2002ەوە بە دوای لە ساڵی پێش 2002ەوە بە دوای ئەوەیە گەڕان بزانن باڵی مێشکی لەسەرە پاشان پاش بەحسێکی زۆر مێشیان هێنا خستیانە سەر لێواری ئاوێک باڵێکیان نقم کرد باڵەکەی تریان تێخست ئاوەکەیان کۆ کردەوە فلتەریان کرد پاش محاولاتی زۆر هەستیان کرد ئەم ئاوە پاک بوو بڵێ میکرۆبی تێچوو بەڵام دەرمان لەچووە هاو بڵێ مێش پیسە هەموو جوانی پیسی هەڵەکرێ ئەمەش حکمتێکی خوایە چونکە ئەگەر مێش دەرمانەکەی بە کۆڵی خۆیەوە نەبێ تحملی ئەو هەموو پیسی چیە ناکا لەبەر خوای گەورە دەرمانەکەی هەر لە خۆیان خەزن کردووە بۆ ئەوەی کە دژی میکرۆبەکان بەکاری بێنێ سبحان الله لە جارێکیان یەکە لە خەلیفەکان زۆر متەکەبیر بوو زۆر خۆی بەز لە زانی لە ژوورەوە دانیشتبوو لەگەڵ عالمێکە مێشی هاتە ژوورەوە لەسەر لوتێ نیشت ئەمیش وای لێکرد ئاهاتەوە لەسەر ناوچوانیش ئەمیش وای لێکرد وتێرۆز کابرا تۆ خۆ زۆر بەزانازانی و خۆ بۆچی مێشی دروست کردووە مێش نەبوایە نابوو طبعا مێش گەورەترین تەلقی حەکا لەسەر ئەرزا حەزەکان بزانم تو خوا بۆچی مێشی دروست کردووە ئەو کوڕە نەوزی بیلا ڕاز نەخنەق لە خوا بگرێ بڵێ خوا بۆچی مێشی دروست کردووە وتی قوربان جان بۆ ئەوەی کە لوتی لوت دۆرزەکانی پێ بشکێنێ خەلیفەکە زانی لەگەڵەوێتی تر بێدەنگ و جاری تر باسی نەکردەوە پاش ئەوەی کە هاتن بەحسێکی زۆریان لەسەر باڵی مێشوولە کرد بۆیان دەرکەوت ئەمە دەرمانێک هەیە ئەڕژێتە ناو ئەم ئاوەوە ئەم ئاوەش تاقیم بوو کاتی خۆی هێنایان کە سەیریان کرد چی تیایە؟ سەیەکە درمانی تیایە ئنجا هاتن لاشەی مێشەکەیان لێک بەر هەڵوەشان دانە بە دانە کەسی دەکەن ئەم باڵە میکرۆبەکەی لەسەر ئەم باڵش دەرمانی میکرۆبەکەی لەسرە الله ئەکبر کەس هەیە هیچ عقلێک هەیە بتوانێت لە ڕۆژگارێ لە ڕۆژگارەکانە لە دوای پێغمبەری خواوە ئەمە هەڵبەستێ ئەم قسەیە بکە ئەم قسەیە فڕێ بە ها دە تۆ شتێکی ترم بەرێ بە هەمووتان کۆ بنەوە علمێکی ترم پێ بڵێن کە نەتان سوێن بێ بڵێن لە مستەقبەلا دەرمانی لێ کەشفە بێ با بڵێم وانە ئەوەی کە لێرانەیە ئەوەی جێی بەخۆشیە خۆشەویستەکانی ئەوەیە کە ئەڵێ the surface of the flies is the last place we would expect to find antibiotic دکتۆرە کلارک ئەڵێ باڵی مێشولە ئاخر شوێن بووە کە تەوەقعمان کردووە دەرمانی لێ بدۆزینەوە ئەی چۆن گەیشتی لەبەر من هەر گومانەکەم ئیسفادیان لە حەدیسەکەی پێغەمبەری خوا کردبێ لە شوێنێکا مسلمانێ باسی کردبێ و ئەمانیش ئیسفادیان لێ کردبێ ئەڵێ ئێمە لە شوێنێکا دەرمانمان دۆزیەوە بۆ مرۆڤایەتی کە هیچ کەسێ بۆی نەگەڕاوەتەوە و قوعیشی نەکردووە کەوادە مادەمەڵی ئاخر شکەتەوە قومانە کرد باڵی مێش بێ دەرمانی لێ بدۆزینەوە کەواتە تۆ شتێک وا هەیە ئاراستەی کردووی بۆ ئەوی کە بچی بەحەز لەسەر باڵی مێش بکەیت کە من گومانە لەم هەر حەدیسەکەی پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم بەڵێ خۆشەویستەکانم ئەم دەستەیە ئەم جامیعەیە ئەم ئیدارەیە ئەم لیژنەی بەحسە سەی ناوەکانیان کە یەک دانە مسلمانی تیانە هەر هەمووی خەڵکێکی بێدین و کافرە سبحان الله حەدیسەکان کە لە ئێمە ترازێن لای ئەوانەوە کەشفە بن ئەوەش سایتەکە یار کەسێ ویستی داخڵ بێ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم نەکەر ئەمەی کردووە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لەسەر سێ تەوەرە ئیشی کردووە چارەسەر نەفسی چارەسەری دەرمان بۆ حاڵەتی دەروونی و چارەسەری جەستە و لاشە لەسەر سێ تەوەر پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چارەسەری کردووە چارەسەری نەفسی یەک پێغەمبەری خوا صلی الله علیه و سلم قەت حەزی نەکردووە صحابەکانی خەفەت بخۆن قەت حەزی نەکردووە بیریان لای شتی تر بێ قەت حەزی نەکردووە بترسن دایمە سەحابەی لەسەر ئاسوودەیی لەسەر دڵتوندی لەسەر دڵبەرزی لەسەر دڵخۆشی لەسەر مرتاحی ڕاهێناوە قەت دەبی پێغمبەری خوا نەبووە بە زۆر سەحابە بگرێنێ نا دایمە محاولەی کردووە بە سەحابەکان بڵێ خفتێکت هەیە مشکلەیەکت هەیە قەرزێکت لایە نەخۆشیەکت لایە بەدەم کێشەکانیانەوە بێ ئەو بەیەکە لە سەحابەکان ئەبا ئومامە خەم و خەفەتێک و قەرزاریەک کەوتۆتە سەرما جا پەناگرن بەخوا ئینسان کە قەرزارە بێ خەم و خەفەتی نیاوی تێکە زەلیلی ڕۆژ و نەخەوتنی شەو بریتە لە قەرزاری خی گەور لەم قەیران و لەم وەزعەیە یارمەتی مسلمانان بە نەکەونە ژێباری قەرزەوە بەڵام ئەگەر کەوتی پێغەمەری خوا چارەسەرەکەی بەداناوی ئەفەرمەیە اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال وأعوذ بك من أن أرد إلى أرض العمر اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال پەراگرم بە تۆل لە سواربوونی کۆڵی قەرزاری بەسەر شانمە خوای گەورە یارمەتی با ئەبا ئوماما فەرمی حەدیسەکەم خوێن قەسەم بەخوا قەرزم لەسەر نەما قەسەم بە پەروەردگار ئەم حەدیسە لە ناخی خۆما تاقیم کردوتەوە خوای گەورە لەو پەڕی ناڕەحەتی و قەرزاری و نەبوونیە دەری هێناوم دەرگاکانی بەڕووما کردێتەوە بەس ئەم حەدیسی پێغەمبەری خوام کە زانیوە یەعنی وام لێ هاتووە پەنا بەرم بۆ زۆر شت کە لەوە چێ شوبهەی لەسەر بووبێ ئەم حەدیسە دەستی گرتووم کە زانیمە حەدیسی پێغەمبەری خوایە ڕێی ڕۆشن کردووم و لە حەرامەکە پاراستوومی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرموویە دڵی نەخۆشەکانتان خۆشکەن ئاسوودەیان بکەن ئەگەر چوون بەلای نەخۆشێ فنفسوا له فی الاجل دڵی خۆشکەن دڵی مرتاحکەن لەو کابرایان چوو بەلای نەخۆشێ تۆزە لای دانیشت و وتی کاکە ئیشتان نییە بەخوا نەخۆشەکەتان پێچۆ زۆری لاک بێ وتیان نەوەڵا چۆ بە دەرگاکە و هاتەوە نەخۆشەکە پێی وتیوە کاکە بۆچی هاتیتەوە تیوەڵایی چەند حسێبمە کرد ئەگەر لێرە بمری تاوتەکە بە دەرگاکەەوە ناچێت جا سبحان اللە ڕەسا هەشتا و پێنجی نەخۆشی ئێمە نەفسیە نەخۆشی ئەوە لای ئێمە لە عیادە یاخود لە شوێنەکانی تر یەکێ چۆتە ژێرم باڵێکی چۆتە ژێرم باڵی کاک تۆژان هەفتەیەکە نەخەوتوین بۆ خۆیان بە دەرگاکەمان بەس لافی دەکەین خستانە هەڵی واستین تازەیە لە ماڵی ئێمەیە بۆ وڵا خێزانم کاک تۆژان بە قورآن ئەوە هەفتەیەکە مەمکیە شێخ ئێ ئێنجا چیە لە بەش چۆنەرێکم بۆ کۆر هەستە دی هەستە لە بەچاوم دێم نازم مەکرە چیەکی دکتۆر جان شوی چم نیە لە باشە سەلام علیکم خواحافظ بە پێ خۆی ڕاتەوە ئەی کاکەم حەفت تازەیە چی هەفتەیەکە دانناوە لە ماڵەوە بە دوو کەلی مەقسە زۆر جار بەبێ سۆنەیش بەس نەخۆشەکە دڵی خۆشکم مرتاحی کە ئەڕاتەوە سێشەمە نەخۆشێکم هەبوو لە هەولێرەوە هاتبوو پێیان وتبی کاکە مە سەرەتانی غودەیە یەک دکتۆر بۆ تەکا لێرە چوو بۆ لای دکتۆرەکە دکتۆر ژان بەچەند بۆمەکەی بە ملیا بڵاو بووە نەخۆشەکەی چەندی پێوت بێت دکتۆرەکە بەڕێیەوە سەوت چل وەرەقە دکتۆر جان ئەم لا خاتری خۆترێ دەوەڕەقەش خاتری ئێوە ئاخر مەجارێکی تیانی و فەقیر و کابرای چینیە و سەو چل وەرەقە پارەی سیارەیەکە و سەو بیست وەرەقە ئیکەم دیکە نایکەم خواهستان بێت بۆ حاصل خێکوایە هێنای بۆ سلێمانی لە عادەکە بە خزمەتی گەیشتین کە سێرەکەم سەرەتانێکی هەیە باموم لیا بڵاو بۆتەوە و وەسی زۆر خراپە تمام حاجی انشالله عملیاتێکە بۆ کەین چاکە بیت و هیچ لێی مەترسە وتی تخوا بەڕاست ما انشالله ویشەکە و زۆر بەسیتە تی دەبە قوربان دەبم ئەوەی تر من خۆم تەسلیم کردووەکەم تۆ خۆی چیەکەی بی کەوتم نا ئەوە لەوە تەواو نیە وتمی چی وتم شەر بەتەمای ژن هێنام شنی خۆ دوایی وتی بەرەوەڵا ئەگەر لە سلێمانیش کەسێکم دەستکێ بەرەوەڵا وتم دە باشە انشالله دوو کەس پیاکەین دایک و کچێک شەکە بۆ ژنەکەش دایکەکەشی بۆ توێ وەڵا کابرا دەستی کرد بە پێکەنین و دڵی خۆ نەخۆشەکەی بیرشەوە لە ساڵەکەی تر عملیات مەکرد ڕۆژی عملیات وتی وەڵا کاکتۆ ئەو نەخۆشی هەولێرە لە بخوا کاکتۆ نەبینم عملیات ناکەم منی شوکتم بۆ خوا قەلەقە فەقیرە زۆر ترسیوانە نەقەی ناکە دڵ سێتی نانە ئیلا خۆی بێت بەڵام چووم کە سەیرەکەم وتم ها مام حاجی لە خزمەتا وتی دکتۆر من تۆ وعدێ لە بەینمان نابوو وتم چی وتی ژنەکە باش کاکە بیخەوێن وەزعی باشە یعنی باوەڕم پێ بکە بوو بە ئینسانێکی تر دوایش هاتبووە چا ببوو الحەمدللا سەدانی کردم لە عیادە وتی دکتۆر جان هینەکەمان بوو بەچی خزمایەتەکەمان بوو بەچی وتم جا شێ مەسرەف کاوتی من سەد بیست و چوار وەرەقەی تۆ قەرزارم من مەسرەفەکە یەکەم وتن دەباشە ماڵ ئاوا پێ مەستە پێ دکشمان دۆزینەوەگەشی عیدی من مەبەستم چێ برانێ ئەم ئەدەبە لە پێغمبەری خوا فێر بوو دەوا چ ئەدەبی ئێمە نەگاتە حەدی ئەو بەڵام کە ئەبینم بە فەرمێ پێغمبەری خواستم چوو بەلای نەخۆش فەرمی هەستە هەستە چی دەدی هەستە دی تۆکەی نەخۆشی سبحان الله نیوەی نەخۆش ئاوا بەڕێک لێ خوا ئاگادارە لە عیادەیە بۆ برانی کە تازە عیادەکەنەوە ئەتوانن لە ساهشتا پێنج نەخۆشەکان ئاوا ئاوا بڕێ بەس بەقسەی خۆش عیب و شوێنی نەخۆشی چی یان تۆ جا هەر ئاوا چاو بە نەخۆشەکان هەبژێڕە ئەوەکانتان نەخۆشن وەڵا وەڵا نەخۆش ناچی بۆ خوا لە خۆی چاکە بێتەوە بەبێ ئەوەی کە هیچی تری لەگەڵا بڵێ ئەم ئەدەبە پێغەمبەری خوا صلی الله علیه و کردوین کە چوین بۆ لای نەخۆش دەست بینی بەسەریا بڵێن لا بەس طهور ان شاء الله هیچ نییە هیچ نییە ان شاء الله ئەوە تاوانە تۆزێک تاوانەکە لەسەر سووکە بێت توجە خوای گەورە ئەوێ تاوانەکە یان دەست خیتە سەر سەری چەند نەخۆش پێ خۆشتە دەست خیتە نەخۆشی ئەمە ئەو کاکە نەخۆشەکەتان لە کوێ لە حەو کنایشانە وڵا نابێ خەڵک بیبینێ بۆچی نیبینێ کاکە ئەزانی ئەو نەخۆشەکە ئەو خەڵکەیە بۆ لای چەند دڵی پێ خۆشە بێ ئەزانی چەند دڵی پێی مرتاحە بێ ئەزانی تۆ کونا و کورکەی شاری تۆ هەر چپە چپەکەی ئەرێ بەخوا مشتێکی زۆر خراپە پێم ناڵێت هەرۆڵە ئەی بۆ چیش لم لە شارەوە ئەو هاوتی هیچ نییە و ئەو هاوتی شڵا چاکە بیت و ئەو هاوتی شفایە و ئەو هاوتی ئینشاڵا گوناحەکان تەوەرێ بەڵامیش باشم هەلە خۆت کە خۆت خۆش بێت لەبەرەوە جایز نییە نەخۆش دانیشی وەی بڕوخێنی پشتی بشکێنی ماڵی وێرانکەی کامەی زۆر متەقیە لە ناو ئێمەیە لە کاتی قەدرا پێی بڵێ تۆ ئەمری قوبوڵی نییە لەبەرەوە دڵی خۆش کە پێخەمەی خواستە فەرمێ فەنەفیسو ئیستا کێنە لە ناو خەستەخانەکانە ئەوانەی کە عیلاجی کیمیایی و سەرەتانیان لێ ئەدرێ شوێنی مراعاتی نەفسی هەیە قسە بۆ نەخۆشەکانەکەن بۆ ئەوەی کە لە ڕووی نەفسیەوە بەرزیان کەنەوە ورەی لە ڕوخێ نەخۆشەکە چونکە چەند ورەی بەرز بێتەوە ئەومە مقاومی نەخۆشیەکە سبحان الله بزانم خەڵکێک کە بەرامبەر حەدیس قسە ئەکا با جورئەتی هەبێ بەرامبەر ئەمانە شتێک بڵێ بڵێم حەدیسانە لە کوێوە هاتوون پێغەمبەری خوا فەرمێ لا تکریهو مرضاکم على الطعام والشراب فإن الله يطعمهم ويسقيهم ئەگەر نەخۆشێکتان هەبوو لە ماڵەوە بە زۆر ئاو و خواردن مەکەن بە قوڕیا چونکە خوای گەورە ئاو و خواردنیان ئەداتێ چی؟ بە زۆر خواردن و ئاو مەکەن بە قورگی نەخۆشەکانتانە ئادەی ئادەی لەبەر خاتی من ئەو ئەو لقمەیەش خۆ قوربانی بم ئادەی ئاو نا ئادەی ئەو ئاوەش بە دەستی مامی خۆی نا زۆری لێ مەکە نەخۆش وەکو خۆی بێڵەوە چۆن حەزی لێی بۆ ئاوا دەست بەرێ ئاوا داوا بکا چونکە گەر خۆی حەزی لی بێ داوا ئەکا گەر حەزی لێ نەبوو لێی گەڕێ تا سێ ڕۆژ ئەمە نەخۆشە هیچی بۆ ناخورێ ئەڕشێتەوە لاشە ئەیەوێت لە ڕیخۆڵە و لە دەمەوە پا بێتەوە هیچ ژار و ژارێ لە ناو ڕیخۆڵەیان نەمێنێ بۆیە پای گەورە تووشی چوون و شانەوەیەکە بۆیە تاکەی بەرزەکاتەوە تا میکرۆبەکە بکوژێ بۆیە ئەڵێ لێم کەڕێن با تەفەڕۆکەم بۆ دژمنەکانی ناوخۆ هیچ ناخۆم با مەعیدەم بەتاڵ بێ بۆیە لە دوای نەخۆشیەوە کابرا ئەمەلیاتێکی بۆ کراوە کاکە چی بۆ هەڵواسین کاک تۆجیان شەش بتڵ مغەزی بۆ هەڵواستن بتڵە مغەزیەکان کێتە وڵاتی ئێمەوە بەقەدەر هەموو دەرمانەکانی ئەم وڵاتە کێشی هەیە بەس مغەزی ئەزان مغەزی چی تایە ئەو مغەزیەی کە ئەدرێ بە نەخۆش ئەڵێ وەڵا ئاگام لێم نەبوو لە خەستەخانە داخڵیش بووم دە بتڵ خوێنیشان تێ کردم جا دە بتڵ خوێن چییە دە بتڵ خوێن یعنی دە بتڵ ئاو یعنی مامۆستایشی تیا نیە نا یەک کەوچک شەکری تیا لە دانەیەکیانە لە دانەکەی تریشیانە کەوچکێ خوێن تیایە ئەی مامۆستا ئەم مغەزی ئێمە پیاڵە خەڵک لە خستخانەکانە بەزەم بینی خۆمان بە پیاوی چاپە نەگاتەوە دەمی سەحا من لەم قسەیە بەرپرسیارم مغەزی لە دانەیەکیانە یەک کەوچک شەکری تیایە گلوکۆز وەتر تەواو لە دانەکەی تریشا یەک کەوچک خوێی تیایە نۆرمەڵ سەرای ماوەسا هیچ ئەملا ئەولا شتێکی سوودبەخشی تری تیانە کالیسیۆم و کلۆر و بایکاربۆنەتەمەی تایە بەڵام ئەمە ئەمە لە پەرداخێ شیری شامە هەمووی هەیە بە زیادەوە زۆر بە زیادەوە مناقەشەم کرد لەگەڵ دکتۆرەکان ئەوتم زەحمە نەبێ کاک دکتۆر تۆ نەخۆشێک کە لە عملیات یەتە دەرەوە ئەم مغەزیەی بۆچی ئەدەیتێ کەخنا قانونە و یاسایە هەر نەخۆشێک هاتە دەرەوە لە عملیات ئەبێ بە زۆریش بێ بیدرێتێ قەینا ئەوانەی عەمەلیاتی مەعیدە و ڕیخۆڵەیان بۆ کراوە بەس کەسی عەمەلیاتی سنگی بۆ کراوە عەمەلیاتی قاچی بۆ کراوە عەمەلیاتی دەستی بۆ کراوە عەمەلیاتی ئەمانە بۆ خۆیان نەخۆن نا نا نا ممنوعە دکتۆر جاو نەخۆشەمان هاوارە کە لە یەک قوم ئاو ممنوعە نابێت بۆ نابێت ئەخر نابێت ممنوعە کەس نابێت ئاو بخواتەوە چکۆ دوای عەمەلیاتە بێت دکتۆرەکە خۆی پێ بڵێ هاتم بەحسێکم لەسەر ئەم مەوزوعە کرد چەند سەد دانە نەخۆشم کۆ کردەوە کە عملیاتمان بۆ کردن و ئاومان نیانێ مغەزیشمان نیانێ وتمانەگە خۆتان حەستان لە ئاو بوو بیخۆن حەستان لە نانیش بوو بیخۆن یان چۆن دکتۆر حەزی لە چی بوو حەزی لە چی بوو بێرێ پێغەمەی خوا فەرمێ زۆری لێ مەکەن بەحسێکی زۆر بە قوتمان کرد بەس دوایی کەس نەبوو بۆمان بڵاو کاتەوە زان بۆ ئەزان ئەو بەحسە بەقوەتەکە کردمان ئەو هەموو مغەزیەمان لە کوردستانا گەڕانەوە بۆ حکومەت و گەڕانەوە بۆ بودجەی گشتی ئەزانی بۆ کەس نەبوو بۆمان پەخشکە چکەوتیان بابە گیان ئێوە زۆر لە دواوە پای دەر لێ ئەین ئێمە زۆر درەمەیەکە گەیشتونەتە ئەو قەناعەتەی نەخۆش دوای عملیات بە کەیفی خۆی بێنان و ئاو بخۆ نابێ کەس بە زۆر شتی باتێ بەحسەکە کۆن بوو لای ئێمە بەحسەکەیان بڵاو نەکردەوە بەحسەکەمان ڕاگرت ئێستەش بە هەندێ دکتۆر بڵێ بابە چۆن من ئەڵێم کەس لە ئەوروپا بۆی پەخش نەکردین بۆی بڵاو نەکردینەوە لە مجەلەی خۆیان وتیان ئەم بەحسە گۆر کۆنە دەمێکە گەیشتونەتە ئەو قەناعەتەی کە زۆر لە نەخۆشەکانتان نەکەن لەسەر خواردن و خواردنەوە چکە خوای گەورە تێریانەکە و ڕستیانەیە ئەزانمە چۆنە ئیسان کە نان ناخوایان نەخۆشە بێ خانەکانی لاشەی تێکەچێت تێکەشکێ کە تێشکە ئاوی تیایە لە سا حەفتای خانەی لاشەی ئێمە ئاوە ئاوەکە یەتە ناو خوێنەوە ئینسانەکە ئیسفادەی لێکا خواردنی تیایە خواردنەکەش یەتە دەرەوە ئەسووتێت و ئیسفادەی لێکا هەر لەسەر خانەکانی لەشی خۆی خوای گەوە ڕزقیات و ئەژی بۆ ماوەی سی ڕۆژ چ ڕۆژ حەفتا ڕۆژ ئەم حەدیسە ئێستە نیە ئەمە هەزار و چوار سەد ساڵ لەمەو پێش وتراوە زانن ئەزان خەمی چی بەکەوا تەکی دەکەمەوە با ئەم زەردەمە بڕوا ئەڵێم بابە جا خۆل بکۆ زانراوە ئەم حەدیسانە خۆ مشتێکی تازە نەبووە با باسی هەزار و چوار سەد ساڵ باسی ژیانی حشتر و بیابانێک بۆکەم عاقڵ دوایی نەڵێی لە لە کۆڕێکا دکتۆر عەبدولواحید ساڵی دوو هەزار و شانزە کۆمەڵێ حەدیسی هێنا پێغەمبەر نەیفەرمووبوو ئەو بەدەم پێغەمبەری خواوە لەگەڵ طوبا گونجانی نا ئەمە هی من نییە هی پێغەمبەری خوا ساڵ سەلەم کە هەمووی بۆنی تازەی لێ دێ سبحان الله خۆشەویستەکانم ئەمە طبێک کە پێغەمبەری خوا بە نەفس چارەسەری نەخۆشەکانی کردووە واتە بەس بە قسە چارەسەری کردوون ئەم طبەی تر عیلاجی نەفسی مادی سبحان الله یعنی تازە علم گەیشتووەتە ئەوەی کە بۆ عیلاجی نەفسی دەرمان بە پێغمبەری خوا صلی الله هەر کەسێک تعزی هەبوو بێ یاخود خەفەتی هەبوو بێ فەرمیەتی بڕۆ تەلبینە بخۆ ئەزان تەلبینە چییە؟ دڵی نەخۆش ئاسودە ئەکا و خەفەتەکانی لا ئەبا بۆیە هەرسە کەسێ لە سەدەمی پێغەمبەری خوا ساسەلم نەخۆش کەوتبێ یاخود تەعزیان هەبوو بێ ڕۆژی دواتر پێغەمبەری خواستە ئەمری پێکردون تەلبینەیان بۆ بگرنەوە بۆی خەفەتیان نەمێنێ ئەزان تەلبینە چییە؟ تەلبینە پەرداخێک ئاو بێنە دوو کەوچک بڕۆشی جۆی تێکە بە توێکڵەکەیەوە، بڕۆشی جۆ تێکەڵی کە لەگەڵ بڕۆشەکەیە، پێنج دەقە لەسەر ئاگر بیکوڵێنە، لێی گەڕێ تا سارد دەبێتەوە، کەوچکە هەمووی تێکە و تێکەڵی کە تا سارد دەبێتەوە، بیخۆم پێوتێ تەلبینە، خەفەت لا ئەبا دڵی ئینسان بە قووتەکە. هەتا ئیستا کەنە کەسمان بەدوای ئەمەیان نەچوین نەخۆشی قوڕبەسەری ئێمە خەفەتی هەیە قەلەقی هەیە کە زۆربەی نەخۆشەکانی ئێمە ئەمڕۆ ئەم قەلەقی و خەفەتیان هەیە ئەو هەموو دەرمانە ئەکەین بە قوڕیا بیری حەدیسەکەی پێغەمبەری خوامان ناکەوێتەوە ساڵی 2015 هاتن بەحسێکیان لەسەر بڕێشی جۆ کرد دایان بە جرج نیان وێرارەکەم جا لەسەر ئیسانی کەن بۆیان دەرکەوت چەوری دڵی جرجەکە لابات و سوڕی خوێنەکەشی ڕێکەخا، بەڵام خەفەت ئای خەفەت نەمانتوانی بە جرجەکە بڵێین ئێسە دڵەخۆشیان پێش دڵەخۆشبین. جا وێ لەسەر ئینسانەکان بکرێ بۆ ئەوەی کە لەمە تێبگەین. سبحان الله پێغەمبەری خوا سەی قسەکەی چەند ئاراستەیە ئەفەرمێت چیەکە ئەفەرمێت ئاسودەیی بۆ دڵی نەخۆشەکەیە نیە ئەم بەحسە بەخوای منەمان کردووە بۆنی لێ هەڵەسی 2015 ئەفەرمێ چەوری دڵی جگەر و سوڕ و خوێنی جرجەکەی چاکرد چارەسەر بەچی چارەسەر بە چارەسەرێکی تر چارەسەر بە نەبات ئایا پێغەمبەری خوا صلی الله نەباتی بەکاری هێناوە بۆ چارەسەر بڵێ یەکێک لەوانە دومەڵا، الکەم، یەکێک لەوانە، السنە، سەنا چیە؟ سینەمەکی، یەکێک لەوانە، القسط الهندی، قسطی هندی چیە؟ تەمەر هندیتان بیستووە؟ ئا تەمەر هندی لەو قسطی هندیە دروست دەکرێت یەکێک لەوانە الحنا ئەزانن خەنە ئەمڕۆ چەند چارەسەری تایە خەنە یەکێک لەو کێشانەی لە کۆڵی ئینسانێک هاتەوە دژە میکرۆبە دژە فطریاتە زوو بری چاکاتەوە لەبەرەوە کاتی خۆی کورد زۆر عاقل بوون کە ئافرەتەکانمان لەسەریان داوە پیاوەکانی شوان لە ڕیشیان داوە پێغەمبەری خوا صلی الله علیه و یزید فی النکاح قوتی پیاوەتی زیادەکە جا وەڵاهی تر پیاو لەمەو دوا قەت بۆیاخ بەکار نایەنێ ئەگەر باشە خەنە هەبێ بۆچی من بچم بۆیاخێکی شوبهەی گوماناوی بەم لەسەرم یان بەم لەڕیشم ئەی بۆ خەنەکی پێخەمبەری خوا بەکار نێنم صلی الله علیه وسلم ئێدەوەرە بەحەز لەسەر ئەمە بکە بزانە چارەسەرێکی تایە خەنەمان هێنا ئێمە خۆمان لە سلێمانی کۆمەڵێ دژمان کڕی کابینەیەکمان بۆ دروست کردن تەبریزمان بۆ دایانان کامێری کارەبای مستەمیرمان بۆ دانان جێ ئینسان نابێتەوە نەوەڵا برام بەس بۆ جەجەکانە کارەباکە چکە تەبرید و هەموو شتێکمان بۆ دامەزراند بوون برینمان کردە لاشەی جرجەکان هەندێکیان یۆدمان لێە هەندێکیشان دەستکاریمان نەکرد هەندێکیشان خەنەمان لێە یەی هۆی کە لە هۆکارەکانی چی بووە خەلە بووە بۆ پێستیان کەم تووشی حەساسیەت بووە بۆ کەم سەریان یەشاوە بۆ کەم قاچ و قولیان یەشاوە بۆ ئێستا کە نەش پیرەکانی ئەما بینی دەست و قاچیان بەخەنەوەیە پێغەمبەری خوا هەر کەسێ چوو بێ بۆ لای تۆ تێی پێغەمبەری خوا سەرم یەشێ فەرمی بڕۆ حیجامەیە بکە فەرمی پێغەمبەری خوا قاچ و قولم یەشێیان گەرمە فەرمیوتی بڕۆ بیگرە خەنە تازە عیلم بە دوای ئەم شتانەوەیە و بەتەمایە ئەمانە سەر بێنێ ئەوە لە حەبەت و سەودا و لە ڕەشکە بگەڕێ کە ئەمڕۆ عالەمێکە بۆ خۆی مادەی دژە ستاف و دژە ستریپتۆی تایە کە ئەمانە دژە بەکتریان و هەرچی نەخۆشی و دەرد و بەکتریایە لە ناوێ بە سەد دانە مەرکەزی بەحسی بۆ دروست کرێ دەرەقەتی نایەت بەس بێ بەدوای ئەم حەدیسانەیە کە ئەفەرمێ بەس قستی حیندی حەو دانە دەرمان چارەسەرەکە ئێمە گیرمان خواردووە بەدەست ئیلتیهابی مزمینی مەمکی ئافرەتەوە لەم سەری ئەمریکاوە هەتا ئەو سەری یابان بۆمان چارەسەر ناکرد نازانین چی لێ بکەین ئەو کەسەی توشی التهابی غدەی مزمین ئەبێ چارەسەرێکمان بۆی نیە ئیلا بێ مەمکەکەی ئیلا بێ غدەکەی لابێ ئەو ئافرەتی توشی ئازاری مەمکی ناڕەحەتە بێت هیچ نەخۆشی خراپ نییە بەس پێوەی ئەناڵێنێ هیچ چارەسەرێکی تری بۆ نادۆزینەوە بڕۆ شەش مانگ عیلاج خۆ شەش مانگی تر وەرەوە بڕۆ سێ مانگ تر عیلاج خۆ وەرەوە هەرچیەکی بۆکەین چارەسەر نابێت ئازارێکی بەسیت شەو خەو هەموو شتێکی لە حەرام کردووە وەڵڵاهی چارەسەری ئەمانە هەمووی لە حەدیسەکانی پێغەمبەری خوایە هەن بەڵام بەداخەوە ئێمەی موسڵمان لێی خەوتوین کۆمەڵێکی تریش دژایەتی حەدیسەکە ئەکات ئەوروپاش ئاگای لە حەدیسەکان نییە ئیتر ئەو ئەو ئومەتە و ئەو خەڵکە و ئەو ئینسانە بەرەو چۆ بچێ قوڕەکرێ بەسەر یا خۆشەویستەکەم بەڵێ ئەو چارەسەرانەی پێغەمبەری خوا سەلەم بە حەیوان کردوونی باسی نەباتمان کرد ئێستا کەنا باسی حیوانەکەین کە پێغەمبەری خوا چارەسەری بە حیوان کردووە پێغەمبەری خوا سەلەم چارەسەری بە شیری مانگا کردووە بە دووگی بەران کردووە بە جگەر و بە سپڵ کردووە، بە ماسی کردووە، بە هەنگوین کردووە، بە میسک کردووە، بە حەریر کردووە، بە میزی حوشتریش کردووە. مامۆستا هەموویمان قبوڵە بەڵام تۆ دکتۆری عەیبە عەیب باسی میزی حوشتر بکەیت. هەر کەسێ باسی کاڵی کاکە مەلایە و نازانێ و فەقیرە شتێکی وای بیستووە کاتی خۆی پێغەمبەری خوا سەلەم بۆ مەجموعەیە خەڵکی بەکارهێناوە باشە بە سەریعی بەسەریا تێپەڕم بەس بۆی کە جۆتانی بێ یەک کۆڕی تەواوم هەیە لەسەر میز و پیسایی قوربان دکتۆر پێستم شان ناکاتەوە ئێمە کە ئەڵین نەخۆشەکە وەڵا کاک توێژیان دوو ڕۆژە ڕیخۆڵی گیراوە ئیشتیهامانە گیرێ ئەڵین بەخوا شتێکی زۆر خراپ ڕیاوە بۆیە پیسایی نەکردووە کە ئەڵێن ئەرەوەڵا پیسایی کرد و لەخوا بەزیا بێ بەر بوو ئیتر ئەویش تیامان ئەگرێتەوە طبیعەتی دکتۆر وایە لەبەر ئەوەی کۆڕی تەواوی عیلمی بەس لەسەر پیسایی و میز بەس بۆ ئەوەی کە بیین بە دەمی ئەوانەیە کە زۆر لەسەرەوە حەدیسانە قسە ئاکەن ئێ هینەکە ناڵێم جوابەکە ئەڵێم باوکی نەیبەنە بۆ شوێنی تر پێغەمبەری خوا صلی سەلەم ئەم خەڵکەی هێنا میز و حشتری میزی حشتر و شیری حشتری دەرخواردان و چارەسەری پێکردن فەرمی بڕۆن ئەو حشترانەی سەدەقەن لە میز و لە شیرەکەی بخۆن تا چارەسەرە بن مامۆستا ئەکرێ میز پیسە خۆی ڕاست بەر ئینسان کەوێ نوێژی پێوە نیە ڕاستە ئیسلام یەکێ لە بابەکانی تەهارە بەولە ڕاستە ئەی باشە میزی حشتر کە دەقاتی میزی ئینسان خەز بۆتەوە ئەی چۆن قەینابچێ لە جلەوە ئەی چۆن ئەخورێتەوە قەینابیەی لە پێست نایبنەی کرێمی یوریا ئافرەتەکان کرێمی یوریاتان بیستووە دەبا بێزەحمەت پێتان بڵێم یوریا یانی میز ئەوەی کە زۆر پێستەکە جوان لە موشلەکە ئەوە کرێمی یوریا یانی میز بۆ باڵمان قەینا مامۆستا بی لە پێستەکەت بەڵام بی خۆیتەوە ئەمە لە مێشکا جێ نابێتەوە ئەخر لە مێشکا جێ نابێت بزە مەعیدیا جێ بێتەوە ئای زەکانی من ئەم خەڵکە پێغەمبەری خوا میزی خوشتری دەخواردان پێی چابوون یعنی سەیری کە خەڵکێ چەند بێ ئینسافە کە باسی ئەم حەدیسانە ئەکا باسی حەدیسەکە ئەکات کە پێغەمبەری خوا میزی خوشتری داوە بە خەڵک بەس باسی ئەوە ناکا کە پێی چارەسەر بوون اینجا بە سەریعی ناشمە ناو تەفاسیلەوە بەس باسی سوودەکانی میزی خوشتر داکەوە بۆ ئەوەی کە لەبەری کە مسلمانەکان شەرمن بوون نیانێوەرا ئەم حەدیسانە دەرخەن هەتا کاتی خۆی کە ئەمانە هەمووی لە حەدیسا هاتووە ساڵی 1970 بەحث لەسەر میزی حوشتر کرا دەرکەوت دژە سەرەتانی تایە دوایی بەخسێکی تریان کرد دوای ئەوە نیان وێرا لەسەر ئینسان میزی حشتر بەکاربێنن لەسەر جرش کردیان لەسەر ڕات کردیان دەرکەوت دژی سەڵەنتان ئەجەنگێ پێخەمبەری خوا فەرمێ بڕۆن لە حوشتری سەدەقە لە شیرەکە و لە میزەکەی بخۆن ئەفەرمێ لەو حوشترانەی کە شیر دەدەن چاکتر و زیاتری تیا وەک لەوانەی کە شیر نادەن ئەمە بەحسێکە ساڵی 2014 کراوە ئەفەرمێت میزی حوشتر ڕێگا بە نوێبوونەوە و خوێن بۆ چوون بۆ خانەی سەرەتانی ئەگرێ واتە ڕێ لە خانە سەرەتانەکان ئەگرێ کە گەشە بکەن کە ئەمە ئیش عیلاجی کیمیاویە کە زۆر جا دەرزییەکی بە پەنجا وەرەقەیە کە نایەڵێت هەندێ لە سەرەتانەکان گەشە بکەن و نالە هەندێکیان بڵاو بنەوە ئەم معنای ئەوە نیە خەڵک بچێ بە چۆرانە بیخوانا ئەمە ئەبێ بێ بە وەسفە و دکتۆر بینووسێ ئەمە بەحسێکی ترە خۆشەویستەکانم بۆیان دەرکەوتووە کە میزی حوشتر ئەو خانە سەرەتانیەی لە ڕێی زگماکەوە بڵاوە بێتەوە میزی حوشتر سەرکوتیەکات و نایەڵێ ئەو خەڵکانەی کە لە ئایلەکەیانە تووشی زوزو تووشی سەرەتانە بن و کەس و کارەکەی توش بوون نایەڵێ ئەم توش بێ چونکە سەرکوتی خانە جینەکەکە کە سەرەتانەکەی پێوە بەندە ئەمە چییە بۆ خاتری خوا ئەم بەسە هی 2011 لەمە خۆشترتان پێ بڵێم ئەڵێ کامێڵ مێڵ at a potential therapy for the controlling of the diabetic arthritis complications ئەڵێ میزی حوشتر یا شیری حوشتر کە بۆ خۆی شیرینە مەفروزە تاقەی تایە دژی شەکرە بێ کەچی چارەسەری شەکرە و مزاعفاتی شەکەی تیا لەسەر گورچیلە قوربان جان ئەوەش میزی حشترە کراوە تەناو دەبەوە زۆر لە کۆکا کۆلا و پیپسی کۆلا محتەرمتر و چاکتر ئەگەر یەکێ حەزی لێی بێ ئەمە بەحسی 2016 لەسەری کراوە تازەترین بەحسە ئەزانی کە ئەم بەحسە لێی 1912 دانن نەتیجە بێنێ میزی حشتر بەکارهێنێ حالیە بۆ چارەسەرکردنی ساتانی چۆ مەمک چونکە خانی دژە تەڕسانیتانی دژە تەڕسانیتیا ئەمەش بەحسێکە 2012 بڵاوبووەتەوە ئەمەش بەحسێکی ترە لە جامیعەی لەندەن لەسەر میزی حشتر دروست کراوە کراوە فەرمی excellent poll of the bioactive component باشترین پێکهاتەی چالاکی تایە لە میزی حشترا ئەمە سەرچاوەکانە سەرچاوەکانی زۆرن هەر کەسێ ویستی بچێ بە دوایە پێغەمبەری خوا صلی الله کاتێ بازی میسی حشتری کردووە خەڵک عرەقی لا چارەسەر بووە و تویانە ئێمە عرەق ئەخۆینەوە دڵمانی پێ بەقوتە بێ غیرەتمانی پێ زیاکە پیاوەتی مانی پێ زیایەکا بۆیە ئێمە عەرەق ئەخۆینەوە پێغەمبەری خوا صلی الله علیه و انه ليس بدواء ولكنه داء عەرەق دەردە دەرمانی تیا نییە کۆمەڵەی دڵی بەریتانیا تازە بە تازەکی ئەڵێن ئەلکوهول شود نۆ بیوزن ئەز مدیسن عەرەق نابێ وەکو چارەسەر بەکار بێ تەنانەت بۆ تەعقیمیش ناوی بەکاردێت پێغەمبەری خوا صلی الله علیه و عرق چارەسەر نییە بەڵکو دەردە جەمعی طبی بەریتانی تازە بە تازە لە گایدانی تازەیانە ئەڵێ عرق نابێ وەکو چارەسەر بەکار بێ چونکە زۆر خواردنی کاریگەری زۆر کوشندەی هەیە بۆ سەردەوە بەڵێ خاڵێکتر لە خاڵەکان پێغەمبەری خوا صلی الله علیه و چارەسەری ئینسانەکانی کردووە بە لیک لەگەڵ خۆڵی ئەرزا خۆڵی ئەرز کۆمەڵێ ماددەی دژە بەکتریای تیایە کە لەگەڵ لیکا تێکەڵ بکرێ لەگەڵ خاکی مەنتیقەکە تێکەڵ بکرێ دژی میکرۆبی نەخۆشی قورحە بەکارهێنرێتەوە جارێکی تر کە ئەمە پێم وایە هێشتا نەگەیشتوونە نتیجە تایە ئەمە بەحسە و لە مستەقبەلا ئەبێ بیگەینێ بەڵام ئەوەی طب ئەمڕۆ پێی گەیشتووە کۆمەڵێک دژە بەکتریا لە ناو خۆڵی ئەرزا هەن لە شوێنەکانی ترانین بۆیە ئەبینی ئەرز بۆگەن ناکا تێک ناچێ وەکو زەریا چۆن سوێرە و خوای گەورە پاراستێتی خۆڵیش ئاوایە بۆیە سەگ ئەگەر دەم خاتە ناو دەفرێکەوە ئەبێ چی لێ بکەی ئەبێ بڵێی پاپی زنجیرێکی بخەیتە دوای خۆت و بیخەیتە دوای خۆت وەڵا زۆر مستەقەفە بۆ وەڵا سەگی پیانە ماڵەوە هەیە نا ئەبێ سەگەکە گڵاو گڵاوە یعنی گڵ و ئاو یعنی ئەبێ دەنگی سەگەکە پاکرێتەوە شوێنەکەی بەچی بە گڵ و ئاو بۆیە زۆر عقڵ کەوتویانە سەگ چییە گڵاوە بەمە چارەسەر بووە ئاخر شتان بۆ ژێرمەوە خۆشەویستەکانم بازم سەر مێشان گەرم بوو گەردمان زاکەن منی چیرۆکێکی خۆشتان بۆ ژێرمەوە لە ئەخیرە کاتی خۆی لە جامعی دیبۆند عەمیدێکیان هەبوو ناوی محمود حەسەن بوو ناوی چی بوو المفتی محمود حەسەن ئەمە لە هندستان بوو کاتی خۆی ئەم جامعەیە تەڵەبەیەکی بزێوی زیرەکی وریای تیا بوو ناوی چی بوو؟ ناوی مەولەوی سەنا الله الامر تسری بوو والحاصل ناوی چی بوو طلب زیرەکە ناوی چی بوو ناوی مەولەوی بوو خۆشی لە خۆتان ئێوەش مەولەویتان هەیە تە چیتانەوێت خەڵکی هەڵەت میرزا غولام ئەحمەد قادیانی بۆ ناردن لەو کاتەیە مسلمانەکان فەقیر بوون غولام میرزا میرزا غولام قادیانی پیاوێکی مسلمان و داعی بوو وردە وردە وتی وەڵا من داعیەکی مسلمانان وتیان باشە سەر چاو دوایی تۆزێکی دی پێچ وتی وەڵا من حەمەی مەدی یەکاکە هەرتیان بەسەر چاو تۆزێکی تر پێچ و خۆمەڵی خەڵکی دواکەوتوی شوێنکەوتوێ بوو تۆڵا من عیسا ماتمەتە خوارەوە ئێوتیان هەر سەرچاوکە چێ گوتۆ چێ فەرمی هەر وایە دوای تۆزێکی تری پێ چوویت وەڵام دوای محەممەدی ئاخر زەمان هاتووم دوای محەممەد هاتووم و منیش پێغەمبەری دوای محەممەدم تیان بابا پێغەمبەر دوای محەممەد نایە پێغەمبەرە فەرمیە ئەنا خاتەم نەبی من ئەخیر و کۆتایی پێغەمبەرانم خاتەمەکەم تۆ مناقەشە ئەکەی جوابی نارد بۆ مفتی محمود محمود حەسەن کە عەمیدی کولیەکە بوو وتی مناقەشە ئەکەی بە سواری فیل ئەم هات و ئەویشیان بە سواری فیل هێنا و لە ساحەیە مسلمانەکان و قادیانەکان کۆبوونەوە و هەر هەموان لە شوێنێکا دانیشتن مفتی محمود فرموی هیچ پێغەمبەرێک دوای محەممەد نایە چکە پێغەمبەری خوا ساڵسەلەمە فەرمێ ئەنا خاتەم و نەبیین من پێغەمبەری ئاخری زەمانم وتی قوربان جەنابت هەڵەت کرد پێغەمبەری خوا کە فەرمێ ئەنا خاتەم و نەبیین یعنی من ئەنگوستیلە و جوانی پێغەمبەرانم من خاتەمم نەک ئەخیرم وتی نەخێر حەدیثەکە واضح عليه خاتم وتی چێ ڕواتی کردووە وتی عایشەی دایکی ئیمانداران زۆر بە بەئەدەبانە، زۆر بە بێئسلوبانە، زۆر بە چاوقایمانە میرزا غوڵام شەکرێکی شکان وتی عایشە ئافرەتێکە و یەک کەسە و حەدیسی لێ وەرناگیرێت غیری عیشم بۆ بێنە کەسێکی ترم بۆ بێنە لەگەڵ عیشەیە شایەتی بات با قبولی کەم وەڵا عایشە ڕیوایەتی کردووە وتی عایشە یەک کەسە و ئافرەتە و قسەی لێ وەرناگیرێ قسەکەی دایە بەسەریان جیابوونەوە دیبیتەکە هەرێکە و چۆ ماڵی خۆی و کۆتاییان هاو کۆبوونەوە جام جامعی دیبۆن وتیان چی بکەین لەم کابرایی کە پیا بووە وتیان قوربان ئەو کوڕە زیرەکەکە ناوی چی بوو ناوی چی ناوی چی بوو دەم خۆ مەولەوی چ مەولەوی بێن ئەوەی هەموو مامۆستاکانی ئەبەزان چ ئەو بێن وەڵام مەولەویان هێنا وتیان مەولەوی ئەچیتە بەرامبەری مناقەشەکەی تیان وڵا قوربانە چەند بە یەک شەرت وتی بە شەرتەکە و چییە تی شادەکە مێنێ دەرەوە شادەکە تین ئاو شادەکە بەس تۆ بیبەرە شادەکە وتی دەباو وەڵام عیدیان دانا و فیلیان هێنا و عەمیدی کولیە و ڕەیسی جامیعە ویستیان سوار فیلەکە بن وتی قوربانەوی مناقەشاکە و سوار فیلەکە ئەوانی داگرت و خۆی سوار فیلەکە بوو ئەجا ئەم هەموو عەمیدوینە بە دوایە ڕەویشم دکتۆرە تشجیعی ئەمیانە کرد دانیشتن لەگەڵ دانیش لەگەڵ لەگەڵ چیا؟ لەگەڵ میرزا غولاما میرزا غولام وتی تۆ بەڵگەت چییە کە پێغەمبەر پێغەمبەری ئاخری زەمان و پێغەمبەر بە دوای ئەوانایە ئەیش فەرمی حەدیسەکەی دایکمان عیشە کافەرمی ئەنا خاتە من نەبیین خاتم وتی عیشە ئافرەتێکە بە تەنیا قسەی لێ وەرناگیرێ وتی قوربان ئیجازە مەی قسەی بکەم بەڕاکشاوی بەڕاشکاوی لە حزور جەنابتا وتی بەڵێ وتی جەناب زۆڵی بەم نەڵی زۆڵ وتی شێ دێ قسەم پێ بکەی نە قوربان جان شایەتێکم بۆ بێنە کە تۆ زۆڵیت وتی دایکم وتی دایکە ئەبوو دەکە شایەتی لێ وەرناگیرێ ها دایک هەستان و بڵاوەیان لێکرد و خوای گەورە پۆرتی شکان و وای لێکرد جارێکی تر لە ڕوینەیا سەربەرز کاتەوە ئا ئەم مەولەویەش خۆتان ئاسایی وەکو ئەهلی هەڵەبجە هاست گوجەلەیەکی دەرکرد بە ناوی ئەهل الحەدیث پیاوانی حەدیث کۆرتی میرزا و کۆرتی جەماعەتی هەمووی کردە علاگەی کە بەشە ویایە دەستیان غلام میرزا ئەو نەزۆری بۆ هات وتی وەرە با مباهلە بکەین فەرو باچی ئەزان باهلە چیە ئێستا پێتان دەدەم چوونە ناو دەشتێکەوە چوونە ناو سەحرایەکە و خەڵکیان کۆ کردەوە مەولەوی هات میرزا قادیانیش هات هەردووکیان دانیشتن غلام میرزا دەستی بەرز کردەوەتی خوایە ئەگەر من لەسەر حەقم ئەگەر ڕاست دەڵێم ئەگەر پاکم بۆ تۆ ئەگەر دینەکەی تۆ سەرەخەم ئەوە سەرم خەیت مەولەوی پێش من بکوژیت و لە ناوی بەری ئەگەر منیش درۆکەم خوایە من لە ناو بەریت ئەویش بێڵیتەوە دوای من مەولەویش فەرمی خوایە ئامین مەولەویش دوای ئەو دەستی بەرزکەوتی خوایە ئەوە هەردووکمان دەستمان بەس کردوێتەوە ئەگەر من لەسەر حەقم مەولەوی لەسەر حەقە و ئەم دینەت لەسەر حەقە بمهێڵەوە هەتاوەکو ئەم کابرای لە ناوە بی تۆی کوژیت لەبەر ئەو مباهەلە لەگەڵ خەڵکێکا کە من لادەن بۆ ڕاستی ئاخر حەلە وەرنە دەشتێکەوە وەرنە سەرگردێک لەسەر شوێنەکانی هەڵەبجە مباهەلە بکەن غولام میرزا تووشی نەخۆشی کولێرە بوو کە قەت پێغەمبەران تووش نابن لە دەم و لە کۆمیەوە پیسایی دەهاتە دەرەوە ڕای کرد بۆ سەر ئاو فریای سەر ئاو کەوێ کەو بە دەما و دەمی چەقیە سەر ئاوەکە ئالەویانەیە وفاتی کە ئالەویانەیە جانی پیسی سپار بە قسەی خۆشی پێغەمبەران نەبێ لە شوێنی خۆیانە بنێژێن جا قادیانەیەکتان بێ لێ پەیام بلێن زەحمە نەبێ ئەرێ میرزا خان لە کوێ نێژراوە ئەی بۆ لە شوێنەکەی خۆیانە نێژرا چکە دەمی چقێ و پیسایەکەی خۆی پاش چل ڕۆژ خوای گەورە پێی نوان فەسحی کرد بردیەوە بۆ لای خۆی ئەی ئێم کێ کەڵە پیاوەی ترمان ها مۆلەوی چەنێک مایەوە دوای چل ساڵ ساڵی 1940 وفاتی کرد بەس وەکو کەرامەتی خوای گەورە هێشتەوە ئەوی پاش چل ڕۆژ تۆپان ئەمیشی هێشتەوە پاش چل ساڵ وفاتی کرد هەرچی پەیامی خۆی بگەیاندی لەبەرە خۆشەویستەکانم حەدیس بە هەموو دەرەجەکانی ئێوە لای ئێمە قبوڵە تەنانەت ئەوەی کە ضعیفی شێمە پێی ناڵێن ضعیف ئەدەبە لە بر پێخمبەری خوا سەلام ئەڵێن علەمایان ضعفیان تیا دۆزیوەتەوە هەتا وەکو صحەتەکەی ئەسلمێ حەدیث لای ئێمە گەورەیە تاجی سەرە هەتا دوو ڕۆژ ئەوانێکی ئێساگەنە باسمان کرد شەرحێکی ناگەی نەتیجە بەڵام انشاءاللە ئەمە تەنها بابی فەرموودە بوو لە چارەسەرە بابی فەرموودەمان هەیە لە خۆپاراستن لە نەخۆشیە